ئەگەریش وای تاقی کردەوە کە ڕزق و ڕۆزی لێ کەم کردەوە ئەڵێ، خوای خۆم سووکی پێ کردووم. کەللا بەل لا توکریمون الیتیم. نەخێر مەسەلە بەو جۆرە نییە، نە ڕزق و ڕۆزی زۆر کردن مەعنای ئەوەیە خوا حورمەتی کەسە ڕزق و ڕۆزی زۆر کراوەکەی گرتووە و نە ڕزق و ڕۆزی کەم کردنیش مەعنای ئەوەیە خوا بە سووکی ڕوانیویەتە کەسە ڕزق و ڕۆزی کەم کراوەکە. یەومەئیذ یەتەذەکەرو الانسان وەئەننا لەهو الذکری. ئەو ڕۆژە دۆزەخیش ئەهێنرێتە بەر چاوی خەڵک، لەو ڕۆژەدا ئادەمیزاد بیرەکاتەوە کە هەڵوێستی لە دونیادا چی بووە، بەڵام بیرکردنەوە چ دادێکی ئەدا لەو کاتەدا و سوودی چییە بۆی؟